مەینەتیەکانی ژیان جێ بێڵە و هاوسەفەری کاروانمان بە کات درەنگە و تەمەن فریای ڕێ ناکەوێ لەگەڵمان بە و بگە بە کاروانی ساڵحان بگە بە کاروانی ساڵحان ڕۆژانە لە نووسینی بەڕێزان و خۆشەویستان خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خوای گەورە دەرفەتی داین جارێکی تر بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگا بە کاروانی ساڵحان تا بەردەوامی و ڕێگایە کاروان چی لێ نەبڕێت و کوێر نەبێتەوە بەڕێزان و خۆشەویستان گەیشتین بە بەشی چوارەمی کتێبەکە چوار خۆشەویستەکەی ساڵحان خۆشەویستی خوای عز وجل، خۆشەویستی قورئانی کەریم، خۆشەویستی پێغەمبەری ئەکڕەم صلی اللە علیه وسلم، خۆشەویستی موسڵمانان. بە پشتیوانی خوای گەورە خاڵی یەکەم باس دەکەین خۆشەویستی خوای عز وجل. لەم گۆی زەویەدا هەموو کەسێ خۆشەویستێکی هەیە و هەمیشە لە خەیاڵیدایە و بیری ناچێت و هەموو شتێکی تر دەکاتە قوربانی، ئیتر هەیە دڵداریەکەی لەگەڵ کچێکدا بەزایە دەدات وا دەزانێت سەر زەوی کاول بووە و جگە لەو کچە کچی تری تیا نەماوە، نازانێت لایەک لە کچانی سەر زەوی لەو کچە باشتر و ژیرتر و جوانترن کە ئەو کەوتۆتە داوی. هەشا دڵداری لەگەڵ ماڵ جوانیدا دەکات و هەموو ساڵێ شێوازی خانووەکەی مۆدێلی سەیارەکەی جل و بەرگەکەی خۆی دەگۆڕێت و هەموو سامانی دەخاتە ئەو پێناو و هەر فریاش ناکەوێت. هەشتا پارە کۆکردنەوە بۆتە تەنها خۆشەویستی و دینارێ گشت کەسیەتی پەنا بەخوا. هەشە ئارەزوو پەرستی خۆشدەوێ و تا دوایی و چەندان خۆشەویستی تر کەواتە کەس نیە بڵێ من هیچم خۆشناوێت و باوەڕم بە خۆشەویستیش نیە بەڵام خۆشەویستیەکی گەورە هەیە کە زۆرێک لە مرۆڤەکان لێی بێ ئاگان و لە بەردەمی ئەو چێوەدا هەموو خۆشەویستیەکانی سەرەوە تێک دەشکێت و باویان نامێنێ و ساڵحانیش زۆر ژیر بوون و هەستاون خۆشەویستی خوای گەوریان هەڵبژاردووە و ئیتر لەو دوا شەرمیان کردووە دڵداری لەگەڵ کچ یان لەگەڵ پارە و سامان یان لەگەڵ ماڵجوانیدا و یان تا دوایی بکەن خۆشەویستی خوایەکێکە لە نیشانە گەورەکانی باوەڕی ڕاستەقینە بە تایبەت لە سەردەمی جەفاوتدا کە مسلمانان خۆشەویستیان بۆ خوا نەماوە یانیش کەم بۆتەوە بەڵام خوا وەعدی داوە ئەو کەسانە لا دەبات و کۆمەڵە کەسانێکی تر دێنێتەکایەوە کە بەو پەڕیمانەی خۆشەویستی هەر کەسێ لە ئێوە لە ئاینەکەی کە ئیسلامە پاشگەز ببێتەوە خوا بێ منەت دەبێت لێتان و لە باتی ئەوانەدا کۆمەڵێ موسڵمانی دڵسۆز و خەمخۆر دەهێنێ کە زۆری خۆش دەوێت و ئەوانیش خۆیان زۆر خۆش دەوێت لە ئاستی برا مسلمانەکانیاندا سەرکزن و لە ئاستی کافراندا تونڕەون و لە ڕێگای خوادا جیهاد دەکەن و گوێ بە لۆمەی لۆمەکارانیش نادەن هەرچەندە خەڵکانی دوور لە خوا شتی تریان خۆش بوێ جگە لە خوا، بەڵام هەرگیز ناگەنە تۆزی کێوی خۆشەویستی باوەڕدارن بۆ خوای خۆیان. بەڵام ئەمڕۆ پەنا بەخوا مسوڵمانان هاوکێشەکەیان پێچەوانە کردوەتەوە، خۆشەویستی ئێمە بۆ خوای پەروەردگارمان ئەوەندە کەمە ناگاتە یەک لەدەی خۆشەویستی کوڕێک بۆ کچێک یان خۆشەویستی چروکێک بۆ پارە و سامان یان حیزبێک بۆ لایەنەکەی واتە لە ناو خەڵکیدا کەسانی وا هەیە کە شتێکی تری هێناوە لە باتی خوا دایناوە لە دڵیدا و خۆشیشی دەوێت وەک خۆشەویستی بەندە بۆ خوای گەورە بەڵام باوەڕداران زۆر لەوان زیاتر خوای خۆیانیان خۆش دەوێت دەی خوایە بمانگێڕە بەو ئیماندارانەی کە خۆت باست کردوون کە تۆیان زۆر خۆش دەوێت ئەمە پێغەمبەرە سەروەراکەمانە صلى الله عليه وسلم پێشەوای هەموو ساڵحانی دنیا بوار بە هاوڵان نادا قسە بە بەو هاوڵە بەڕێزە بڵێن کە تاوانێکی لەدەست دەرچوو بوو لەبەر تەنها ڕەوشتێکی مەزن کە لە هەر کەسدا بێتە دی شانی هەموو مەدحێکی چاکەیە خۆزگە چ ڕەوشتێک بێت نوعمان خواری ڕازی بێت هاوڵێکی پێغەمبەری ئازیزمان بوو صلی الله علیه وسلم بەڵام بەداخەوە لە ژێرەوە ئارەقی مەییف دەخواردەوە و چەند جارێک هێنانە بەردەستی پێغەمبەر و ئەویش سزای داری حەدی سەرخۆشانی لێدەدا تاوە بوو یەکێک لە هاوڵان ئەوەندە بێزار دەبێت لە ڕەوشتی ئەو هاوڵە لە حضوری پێغەمبەردا صلی الله عليه وسلم دەڵێت چەند زۆر دەیهێنن بۆ دارکاری کردن نەفرەتی خوای لێبێت پێغەمبەری بە سۆز و بەڕەحم صلی الله عليه وسلم پێی ناخۆشە قسە بە هاوڵان بڵێن تەنانەت تاوانبارەکانیش و بۆیە فەرمووی بەو پیاوە هەرگیز نەفرەتی لێ نەکەیت چونکە ئەو نوعمانە خوا و پێغەمبەرەکەی زۆر خۆش دەوێت خۆشویستنی پەروەردگار تام و چێژێکی نادیارە و لەناو دڵدایە، بەڵام ئایا نیشانەیەکی هەیە کە مرۆڤ بۆی دەربکەوێت کە خۆشەویستییەکەی بۆ خوا تەواو و وەرگیراوە؟ ئەمەش پیاو ساڵحە مەزنەکەی شاری بەسڕە، پێشەوا حەسەنی بەسری، ڕەحمەتی خوای لێ بێت، ئەمەمان بۆ ڕوون دەکاتەوە. پێشەوا حەسەن بەسری ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، هاوەڵانی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بە پێغەمبەریان وت، ئێمە خوای خۆمانمان زۆر زۆر خۆش دەوێت، خوای گەورەش ویستی نیشانەیەک دانێت بۆ ڕاستی و دروستی ئەو خۆشەویستیە خوای عەزەوەجەل ئەم ئاەتەی ناردە خوارەوە فەرمووی ئەی محەممەد پێیان بڵێ ئەگەر ئێوە ڕاز دەکەن و خواتان خۆش دەوێت شوێن من بکەون خوایش ئێوەی خۆش دەوێت گەورەترین بەڵگەی خۆشەویستی خوای گەورە ئەوەیە کە خوا چی پێ ناخۆشە ئێمەش پێمان ناخۆش بێت و چیشی پێخۆشە ئێمەش پێمان خۆش بێت و ئەمەش قسەی پێشەوایەکی ساڵحی ئەم ئومەتە چاکەیە کە ناوی بشری کوڕی سەریە بزانین چی دەفەرمێت. بیشلی کوڕی سڕی، ڕەحمەتی خوای لێ بێت، دەفەرمێت لە نیشانەی خۆشویستی خوا نییە کە ئەوەی خۆشەویستەکەت پێی ناخۆشە تۆ پێت خۆش بێت. ساڵحان لە کاتی سەرەمەرجی جا شێت و شەیدای پەروەردگاریان بوون و ئەوەش زەکەریایە، بزانین لە کاتی سەرەمەرگدا چی دەڵێت. پیاوچاک زەکەریانی کوڕی عەدی ڕەحمەتی خوای لێ بێت، لە کاتی گیانەڵڵا سەرەمەرجیدا دەستەکانی بەرز کردەوە بۆ لای خوا و فەرمووی، ئەی خوایە پەروەردگارم! من زۆر زۆر تامەزرۆ و شەیدای دیدارتم کچێک وانەی خۆشەویستی پەروەردگاری بە باوکی زانا و خواناسی دەوتەوە و فێری کرد کە چۆن جگە لە خوای ئەزەوەجەل کەسی تری خۆش نەوێت و ئەو باوکە ساڵحەیش چەند جوان و بە سنگی فراوانەوە ئەو نسحەتەی لێوەردەگرێت سڕی سەقەتی دەڵێت، گوێم لێ بوو فوضەیلی کوڕی عیاض ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، کچێکم باڵ ئێشەیەکی گرت و منیش چووم بۆ سەردانی و پێم وت، کچی شیرینم، باڵەکەت چۆنە؟ کچەکەش وتی، باوکە گیان، خوای گەورە ئەوەندە پاداشتی زۆری بۆ ئامادە کردووم لەسەری، کە هەرگیز لەژێر شوکر و سوپاسی دەرناچم. دەڵێت، سەرسام بووم لەو باوەڕە پڕ لە دڵنیاییەی. فوضەیل دەڵێ، لەو کاتەدا لەلای دانیشتبووم کوڕێکم هات بۆ لام، کە تەمەنی سێ ساڵان بوو، منیش تێر ماچم کرد و گوشاردم بە سنگمەوە، کچەکەم پێی وتم پرسیارێکت لێ دەکەم تخوا ئەو منداڵەتت خۆش دەوێت؟ وتم بەڵێ کچی خۆم، سوێند بە خوا خۆشم دەوێت، ئەویش پێی وتم چەند خراپی لەگەڵ خوادا باوکەکجان، چونکە من وام دەزانی لەگەڵ خوادا هیچ شتێکی ترت خۆش ناوێت، منیش پێم وت ئەی کچی خۆم ئەی ئێوە منداڵی خۆتانتان خۆش ناوێت ئەویژوتی خۆشەویستی شایستەی خی پەروەردگارە و ڕەحم و سۆزیش بۆ ماڵ و منداڵە دەڵێ فۆدەیل بە هەردوو دەستی دای بەسەری خۆیدا و هاواری کرد ئەی پەروەردگارم کچەکەم لەسەر خۆشەویستی خۆی و براکەی ڕەخنە و توانجی لێگرتم دەیسوێن بە ئیزەتت تا مردن لەگەڵ خۆشەویستی تۆدا هیچ شتێکی ترم خۆش ناوێت ئەزانی پاداشتی خواناسی و کردەوەی چاک بەهەشتە بەڵام ئەی پاداشی خۆشویستنی پەروەردگار دەبێ چی بێ وەڵامی ئەمە لای پیاو ساڵحە سەرمەشقەکەی وڵاتی میسرە ذنونی میسری ڕەحمەتی خوای لێ بێت فەرموویەتی هەر کەسێ ئەوەندە خواناسی و بەنداتی پەروەردگار بکات تا دەیکوژێت ئەوە خوێنەکەی بەهەشتی نەبڕاوە دەبێت بۆی بەڵام هەر کەسێ ڕۆچوونی لە خۆشەویستی خوای پەروەردگاریدا بیکوژێت ئەوە خوێنەکەی لە ڕۆژی قیامەتدا وەردەگرێتەوە کە تەمەشاکردنی ڕووی پەروەردگارە خوایە بیکەی بە بەشی هەموو لایەکمان گەورە پیاوچاکێکی تر بە ناوی یەحیای کوڕی معادەوە ئەم مەسلەیەمان زیاتر بۆ بەرجەستە دەکات و بە نمونەی سفرە و نان خواردن دەیهێنێتەوە عبدوڵای کوڕی سەهل دەڵێ گوێم لێ بوو یەحیای کوڕی معاد ڕەحمەتی خوای لێبێ دەیفەرموو جیاوازی زۆرە لە نێوان کەسێکدا ئامادەی داوەتێک ببێت لەبەر خواردنەکە و لە نێوان کەسیشکیشدا کە ئامادەی خواردنەکە بێت لە بەر دیداری یار کەواتە حەزمان لە بەهشتا چونکە بینینی پەروەردگاری بەدوادا دێت هەر ئەم یەحیایە ئەم گەورە ساڵحی ئیسلامم جارێکی تر باسی خۆشویستنی خوامان بۆ دەکات و دەڵێ ئێمە خوامان خۆش دەوێت کە هێشتا هەر باسەکەیان بۆ کردوین و نەمان دیوە و ئاوا شەیدای دەبین ئای لەو ساتە وختەی کە دەبینین چ شاگەشکەیەک دەبین. جامیعی کوڕی ئەحمەدی خەزاف دەڵێ، بیستم لە یەحیای کوڕی موعادەوە ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، خواناسان دوو جۆرن، جۆرێکیان دڵخۆشە بەوەی بەندایەتی و پەرستشی پەروەردگاری ئەنجام داوە و جۆرێکی تریان دڵخۆشە بەوەی خوای خۆیان ناسیوە، یەکەمیان دڵی بە خوا خۆشە لەبەر خۆیەتی، بەڵام دووەمیان دڵی بە خوا خۆشە لەبەر خوای خۆیەتی. یەحیا دەڵێ ئەمە خۆشویستیەکەی دووەم تەنها بە بیستنی ئاوا و خوای خۆش دەوێ دەی ئایا دەبێت چۆن دڵخۆشیەک ڕویان تێ بکا ئەگەر بە چاوی خۆیان بیبینن هەرم پیاوچاکە مەزنە ڕەحمەتی خوای لێ بێت مژدەیەکی خۆشمان پێ دەدات بۆ ئەوانەمان کە زیاتر لە خەڵکی تر خۆیان خۆش دەوێت بزانین ئەم مژدەیە چیە یەحیای کوڕی موعاذ ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، بە ئەندازەی لە خوا ترسانی تۆ خەڵکیش لە تۆ هەیبەت دەکەن و بە ئەندازەی خۆشویستنی تۆ بۆ خوا خەڵکیش تۆیان خۆش دەوێت بە ئەندازەی خەریک بوونت بە خواوە بە کاری بەندایەتییە ئەوانەوە خەڵکیش بە تۆ خەریک دەبن و ڕێزت دەگرن برا خوشکی ساڵح و ساڵیحم لەم کاروانە موبارەکە دوا مەکەوە چونکە دنیایەکی زۆر ئاڵ و پەمەییە و ئەوە خوشکێکی ساڵحی سەرمەشقە کە ناوی ڕەیحانە خانە و ئەوەندە خوای خۆشویستووە وەک شێتی لێ هاتبوو تا ناویان نابوو شێت، بابزانین ئەو خانمە ژیرە چی دەفەرموێت. ئەوسی ئەعوەر دەڵێ شەوێکیان ڕەیحانە مەجنوونەم بینی لە خوا دەپاڕایەوە و لە دوعاکەیدا دەیوت پەنا دەگرم بە جەستەیەک لەبەر دەمی تۆدا نەچێت بە سوجدەدا و کوێ بێت ئەو دوو چاوەی لە خۆشویستنی تۆدا نەگری و دەستێک وشک بێت کە بەرزی ناکاتەوە بۆ لای تۆ و پاشان بە شعرەوە دەیوت ئەی خۆشەویستەکەی دڵم تۆ ئەوینداری منی بەردەوام تۆ هیوام و هۆکاری شادی منی هەمسی کوری حەسەن لە ناو قۆڵایی شەودا مژدەی ئەوەمان پێدەدات کە هەرگیز لەو باوەڕدا نییە خۆشەویست خۆشەویستەکەی سزا بدات دەی خزمینە توخواوەرن باخوامان خۆش بێت ئەو کاتە دڵی نایە بە ئاگر سزامان بدات وەک دەڵێ پیاو ساڵحی سە دەمی ئومەویەکان کە ناوی هەمسی کوڕی حەسەن بوو ڕەحمەتی خوای لێ بێت هەر کە شەو دادەهات دەستی دەکرد بە شەو نوێژ و پاڕانەوە لە ناو جەرگەی شەودا دەستەکانی بەرز دەکردەوە بۆ لای خوا و هاواری دەکرد تۆ بڵێ دڵت بێنی سزای بن بدەیت لە کاتێکدا تۆ بینایی چاوی منی ئەی خۆشەویستەکەی ناو دڵم باسەرێکیش بدەین لە پیاو ساڵحەکەی مووسڵ فەتحل مووسلی سوودێکی باشی لێوەردەگیرێت بەو کەسانەی کە خۆیان زۆر خۆش دەوێت بەڵام داخەکەم هەژاران نیانە لە جەژنی قورباندا حەیوان سەربڕن و قوربانی بکەن ئەی ئەوانە چۆن خۆشەویستیان بۆ خوا دەردەخەن ئیبراهیمی کوڕی موسا دەڵێ فتح المسلیم بینی لە جەژنی قورباندا دەگەڕا بۆنی گۆشتی برژاو و کۆڵانەکانی داگیر کردبوو چۆ ناو کۆڵانێک و گوێم لێبوو دەیوت ئەی خوایە گیان وا خەڵکی حەیوان بۆ تۆ سەردەبڕن و قوربانیت بۆ دەکەن بەڵام من بە خەفەتباری بەردەواممەوە دەمەوێت لێت نزیک ببمەوە ئەی خۆشەویستەکەم بۆچی دەمهێڵیتەوە لە کوچە و کۆڵانەکاندا بەغەمباری ئەمەی وت و لە هۆش خۆی چوو لە پاش سێ ڕۆژ کفن و دفنمان کرد ڕەحمەتی خوای لێبێ خوشکان و برایانم ئەی ئەوانەی دەتانەوێت بزانن خواتان خۆش دەوێت چونە ناو کاروانە مبارەکەکەوە دەی با سەردانی خوشکێکی گەورە ساڵحەی ئیسلام بکەین کە ناوی بەیزای کچی موفەزەلە ڕەحمەتی خوای لێبێت و هەندێ لە نیشانەکانمان بۆ ئاشکرا دەکات ئەحمەدی کوڕی حەواری دەڵێ لە خاتوو ئەسمای ڕومەی لەم بیستووە کە یەکێک بوو لە خواناسان دەڵێ پرسیارم کرد لە بەیزای کچی مفەزەل ڕەحمەتی خوای لێبێت و پێم وت، ئایا ئەو کەسەی خوای خۆشدەوێت نیشانەی هەیە تا پێی بناسرێتەوە؟ بەیزا لە وەڵامدا وتی، بۆچی لە تۆ وایە خوشکی خۆم، خۆشەویستی بەندە بۆ گەورەکەی دەشاردرێتەوە؟ بە ئەو پەڕی توانا هەوڵ بدات کە ئەو خۆشەویستە بشارێتەوە ناتوانێت بیشارێتەوە دەڵێ پێم وت ئەو نیشانانەم بۆ باز بکە وەسفیان بکە بۆم ئەو خانمە لە وەڵام داوتی ئەگەر ئەو کەسە ببینی کە خۆی خۆش دەوێت سەرسام دەبیت و سرد لی سوڕدەمێنێت بەسەر زەویدا خۆی پێ ناگیرێت و ئۆقرە ناگرێت، وەک باڵندەیەکی سامناکە حەزی بە تەنهاییە، ئیسراحەتی لە خۆی بڕیوە و خواردنی لەو پەڕی برسێتیشدا خۆشەویستییە و خواردنەوەشی لەو پەڕی توێنێتیدا خۆشەویستییە، هەرگیز بێتاقەت نابێت لە خزمەتکردنی خوای پەروەردگار. گوێگرانی بەڕێز و خۆشەویست با پێکەوە سەرێک بدەین لە چیاکانی لوبنان و بزانین خوا ناسێک نادۆزینەوە خۆشەویستی خوامان تێدا بڕوێنێت و شانی چونە ناو کاروانی ساڵحانمان بکات عەبدوڵای کوڕی مبارەک ڕەحمەتی خوای لێبێت دەڵێ بە چێوی لوبناندا سەرکەوتم و گەیشتم بە پیاوێک هەیبەتی هەبوو مێزەری خشوع و سەرکزی لەسەر نابوو جلوبەرجی قەناعەتی لەبەر کردبوو بە دەنجی بەرز ئەم شعرەی دەوتەوە ئەی خۆشەویستی ناو دڵم من چێم هەیە جگە لە تۆ وا ئەمڕۆ تاوانبارێ بەرەو ڕووت هات بە ئومێدی ڕەحمەتی تۆ تۆی ئومێد و تۆ جێگای شادی منی دڵ نایەڵێ کەسێکی کەم خۆش بێ جگە لە تۆ بەهەشتم ناوێ لەبەر خاتری خۆشیەکەی بەڵکو بۆیە دەمەوێ تا لەوێ شاد بم بە دیداری تۆ زاهید و خواناسی دیمەشق خاتوو سوەیبەی بەهلول داوا لە خوا دەکات کە ڕۆژی قیامەت دوو سزای لەسەر کۆنەکاتەوە ئەو دوو سزایە کامەیە؟ ئەحمەدی کوڕی حەواری دەڵێ، گوێم لێ بوو خاتوو سویبەی کچی بالۆل ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، دەیسا خوایە! لە قیامەتدا دوو سزام لەسەر کۆ مەکەرەوە، کێکەمیان سزای ئاگری دۆزەخ و دووەمیان نەگەیشتن بە دیداری تۆ. خۆ شتێکی زۆر باشە مرۆڤ لە ترسی دۆزەخ و بە هیوای بەهەشتەوە خواناسی بکات، بەڵام ئەوە ئاستێکی نزمە و کەمە و هەرگیز خاوەنەکەی ناباتە ناو کاروانی موبارەکی ساڵحانەوە. تا لەبەر خۆشەویستی خوا خواناسی نەکات محمدی کوڕی ئەحمەد دەڵێت گوێم لێبوو عالی کوڕی موفق ڕەحمەتی خوای لێبێت چەندان جار کە لە ژمارە نایەت دەیفەرموو ئەی پەروەردگارم ئەگەر دەزانی من تۆ دەپەرستم لەبەر ترسی ئاگری دۆزەخت سزام بدە پێی وەگەر دەزانی من لەبەر خۆشی و سەفای بەهشتەکەت دەتپەرستم ئەوە بێبەشم کە لێی و بەڵام ئەگەر دەزانی من لە خۆشەویستیمەوە بۆ تۆ و لە خۆشەویستی سەیرکردنی ڕووی پیرۆزی تۆ دەتپەرستم ئەوە یەک جار ڕووی خۆتم لە قیامەتدا پێ پیشان بدە و ئیتر دوای ئەوە چیم لێ دەکەیت پێم بکە و دەمخەیتە کوێ بمخە با بەردەوام ئەو نزا جوانەی داود عليهەیهی سەسلام لەسەر زارمان بێت کە پێغەمبەری خوایش سەڵ الله عليه وسلم دووبارەی کردوتەوە کە داوایان کردو کە خوایە خۆشەویستی خۆشەویست بکە لە لامان مالیکی کوڕی دینار دەفەرمێت پێمان گەیشتووە کە داود پێغەمبەر عليه سلام لە دوعا و نزاکانیدا دەیفەرموو ئەی خوای پەروەردگارم خۆشەویستی خۆتم لەلا خۆشەویست سر بکە لە چاوەکانم و گوێچکەم زیاتر لە خۆشی و چێژی ئاوی سارد لە ئەوپەڕی توێنێتیدا. ئەزانی بەخشندەی لوتکە و چڵە پۆپەی سەخاوەت کامەیە؟ دەی با بڕۆینە خزمەت ژنە ساڵحەکەی ئیسلام و خواناسی بە ناوبانجی سەرمەشق، حوشکە ڕابیعە ئەلعەدەوییە، ڕەحمەتی خوای لێ بێت و بزانین چی بە خواناسی سەردەمی خۆی سوفیانی ثەوری دەڵێ. عەبدولسەمەدی سائیغ دەڵێ، ڕۆژێکیان سوفیانی ثەوری ڕەحمەتی خوای لێ بێت چوو بۆ سەردانی ڕابیعەی عەدەوی، ڕەحمەتی خوای لێ بێت و لەوێ ڕابیعە ڕووی تێکرد و لێی پرسی، ئێوە چۆن لە سەخاوە تێگەیشتوون؟ سوفیانیش وتی، لە لای خەڵکی دونیا و کەسەیە کە هەموو ماڵەکەی دەبەخشێت، لە لای خەڵکی ئاخیرە دەوێ خۆیشی ببەخشێت بە خوا، ڕابیعە فەرمووی، بە هەڵە دا چوون لەمەدا، سوفیانیش فەرمووی، ئەی تۆ ڕەحمەتی خوات لێ بێت چۆن لە سەخاوەت گەیشتوویت؟ ڕابیعە فەرمووی، سەخاوەت ئەوەیە خوا بناسیت و بیپەرستیت بەبێ ئەوەی بەتەمای پاداشت و بەخشش بیت لێی و ئەم شیعرەشی خوێندەوە. بەهەشت چ تامێکی هەیە ئەگەر تۆ نەبینم ئەی خودا خەڵکانی هەن بۆ بەهەشت تۆیان دەوێ من تەنها خۆتم دەوێ با هەموومن دڵنیابین ناگەینە لوتکە و ناگەینە ڕیزەکانی کاروانی ساڵحان تا خوا لە هەموو شتێکمان خۆشەویستر نەبێت بەلامانەوە و تامانەتەکەشی کە قورئانەکەیەتی نەیخەینە سەر چاومان و خۆشمان نەوێت. ئەحمەدی کوڕی ئەبی حەواری دەڵێ لە سوفیانی عویەینەم بیست ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، سویان بە خوا ناگەنە چڵەپۆپەی ئیسلامەتی و خواناسی ڕاستەقینە تا خوای گەورەتان لە هەموو شتێکدا زیاتر خۆش نەوێت و هەر کەسیش قورئانەکەی خوای خۆش بوێت ئەوە بە دڵنیاییەوە خوای خۆشویستە. خوشکان و برایانی ساڵحم با لەگەڵ ذەننووندا سەردانێکی چیای لوبنان کەینەوە، با سەردانی پیاوچاکێکی باریکەلە بکەین و وانەیەکی لەلا بخوێنین، بۆ سەفەرە مبارەکەکەمان بە دوای کاروانەکەی ساڵحانەوە سوودێکی باشی لێوەربگرین زنونی میسری دەڵێ بە کەژی لوبناندا هەڵدەگەڕام لەوێ گەیشتم بە مامۆستایەکی بە تەمەنی باریکەلا بە جۆرێک لاواز بوو دەدوت لە گۆڕستان هاتەوەتەوە سەلامم لێکرد و وەڵامی دامەوە و پاشان دەستی کردەوە بە نوێشکردن و پشتی لێکردم منیش وتم ڕەحمەتی خوارد لێبێت ئامۆژگاریەکم بکە دوعایەکی خێرم لە خوای عەزەوەجەل بۆ بکە وتی داواکارم لە خودا دڵت خۆش بکات بە نزیکردنەوەی تۆ لە خۆی وتم دەی دەی زیاترم پێ بڵێ ئەویشتی کوڕی خۆم هەر کەسێ خوا وای لێ بکات کە حەز بە نزیک بوونەوە بکات لە خواوە ئەوە خوای گەورە چوار تایبەتمەندی خۆی پێدەبەخشێت یەکەم سەربەرزی پێدەدات بەبێ پاڵپشتی هۆز و خزمان دووەم، زانستی پێدەدات بەبێ خۆڕەتاندن، سێیەم، دەوڵەمەندی بەبێ ماڵ و سامان، چوارەم، دڵخۆشی دەکات بەبێ بوونی دەست و قەڵەم و تاقم و حیزبێک لە پشتیەوە بێت. پاشان پێی وتم، من بە خەڵکی پەستم، لەگەڵ خوای خۆم دام و بڕۆ بە خۆشی وازم لێ بێنە، منیش پێم وت، ڕەحمەتی خوات لێ بێت، من سێ ڕۆژە لێرە ماومەتەوە تا شتێکم پێ بڵێیت، ئەویش پێی وتم، تا بۆت دەکرێت خوات خۆش بوێت و خۆشەویستی ئەو بە هیچ شتێک مەگۆڕەرەوە. ئەوانەی خوایان خۆش دەوێت ئەوانە تاجی خواناسانن و ئاڵا هەڵگری زاهیدانن و هەر ئەوانن هەڵبژاردە و خۆشەویستانی خودا. با وتەیەکی زانای خواناس داودی تائی لە کۆتاییدا بخەینە بیری خۆمان و لەگەڵیدا و لەگەڵ پەروەردگارماندا بیڵێینەوە، دایکی سایدی کوڕی عەڵقەمەی نەخەعی دەڵێ، جێم لە داودی تائی بوو ڕەحمەتی خوای لێ بێ، لە نیوەشەودا و دەیفەرموو، ئەی پەروەردگارم هەموو خەفەتی تۆم ئەوەندە زۆرە کە هەموو هەموو خەفەتێکی دیکەی لە بیر بردوومەتەوە و خەوی لە چاوەکانم تۆراندووە ئاواتی گەیشتن بە دیداری مبارەکەت هەموو خۆشی و لەذەتێکی لە بیر بردوومەتەوە و من لە ناو زیندانی ژیاندام و مردن بە دوامەوەیە بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵلقێ و جارەمان تاڵقەی داهات و بەخوای گەورەتان دەسپێرین